هەمیشە نیوەی خەڵک دژی نیوەی بەرەکانی تۆن. هەرگیز لە دژایەتی و بەربەرەکانەی خەڵک لەگەڵ خۆت دڵگیر و وەڕێس مەبە. پێم وتی ئامانجی ڕاستەقینەی ئەو کەسانە لە دژایەتی کردنی تۆ چییە؟ کەوابوو بەرپەچی ئەو ڕەفتارەی ئەوان مەدەرەوە، بەڵکو ئاسایی وەریگرە. لویس پاستۆر کاتێ بۆ یەکەم جار خولیاکانی خۆی ڕاگەیاند و ویستی لە جیهانی زانستدا گۆڕانکاری بکات، ماوەیەکی زۆر ڕووبەڕووی دژایەتی بەردەوام ببووە، ئەو یەکێک بوو لەو زانایانەی کە زۆر سوکایەتیان پێ کرابوو، بەڵام ئەو وەک هەموو پیاوە گەورە و سەرکەوتوەکانی جیهان ئەو دژایەتیانەی ئاسایی وەرگرت و لەسەر باوەڕی خۆی سوور بوو لە ئاکامدا سەرکەوت، هەر باوەڕ و بیرۆکەیەکی نوێ بە دڵنیایی دژایەتی ئەکرێ، هەمیشە نیوەی خەڵک دژی نیوەی بیرەکانی تۆن، ڕاستیەکەی ئەگەر بتەوێ هەموو هاوبیر بن لەگەڵت واتە تۆ باوەڕبەخۆبوونێکی تەواوت نییە، حەزکردن بە هاوبیری خەڵک واتە حەزکردن بە پشتگیری ئەوان، کاتێک ئەوە ڕووئەدا کە تۆ باوەڕت بە خۆت نەبێ. هەموو مرۆڤە گەورەکانی جیهان لە زانا و دۆزەرەوەکان تا پێغەمبەرەکان لەگەڵ دژایەتیکردن و سوکایەتی پێکردن بەرەو ڕوو بوون. ئانتۆنی ڕابێنز ئەڵێ، خولیا گەورەکان هەمیشە لە سەرەتادا سوکایەتیان پێدەکرێ، دواتر ڕووبەڕووی دژایەتی و ڕەخنە ئەبنەوە و دوای ئەوە پەسند ئەکرێن. هەڵبەتە نابێت تۆ بە هیوای پەسند کردنی ئایندەی ئەوان دژایەتی ئێستایان وەرگری چوون و ئەوەش واتا چاوەڕوانی پەسەند کردنی خەڵک هەر نیشانەی باوەڕ بەخۆ نەبوونە. تۆ ئەبێ بڵێیت دژایەتی کەسانی تر کارێکی زۆر سروشتیە، تۆ هیچ گوشار و زۆرێکت نیە بۆ ڕاکێشانی هاوڕایی ئەوان پێویستیشت بە پشتگیریان نییە. ئەم بەشەش بە کۆتا هات.